ناوبانگی ئیمپراتۆر جۆستنیان بەوە دەرکەوت کە لە سەردەمی ئەودا بە سەرپەرشتی خۆی قانونی ڕۆمانی بە ڕێکوپێکی نووسرایەوە. ئەگەر ئەم قانونە هەڵگیرایە و بخرابایەتە فەرامۆشەوە، ئیدی ڕۆما زرنگ و لێزانی وای لێنەدەکەوتەوە کە بتوانێت یاسا دابنێت. سەرەڕای ئەوەیش کە بووە پاڵهێز و بناغەیەک بۆ پەرەپێدانی قانوونانی زۆربەی وەڵاتانی ئەورووپایی، هیچ قانوونێکیش ئەوەندە بایەخ و گرینگ نەبووە لە جیهاندا وەک قانوونی جۆستنیان. جۆستنیان ساڵی چوار سەد و هەشتا و سێ ی زایینی لە تۆریزیۆمی یۆگسلافیای ئێستا لەدایکبووە. برازای جۆستینی یەکەم بووە کە ئەمیش جووتیارێکی بێسەواد بووە. بە سەڕشتەیی و جەربەزەیی و دەسەڵاتی بەسەر سوپادا توانی ببێت بە ئیمپراتۆری وڵاتێکی بەرینی وەک ئیمپراتۆریەتی ڕۆمانی خۆرهەڵات. جۆستنیانی گوندەکی بە یارمەتی مامی توانی پلەیەکی باڵا لە خوێنەواری بەدەست بێنێت و زوو لە کاروباری وڵاتدا پایەی بەرزی بدرێتێ ئنجا ببێتە شالیاری ئیمپراتۆر تەنها ئیمپراتۆریەتی ڕۆمانی خۆرهەڵات کە پایتەختی قوستەنتینا بوو بە ئاسایشی مایەوە. لەبەر ئەوە جۆستنیان بڕیاری دا ئەو زەویانە بگێڕێتەوە ژێر دەسەڵاتی خۆی کە بەربەرەکان داگیریان کردبوو بە ئومێد و نیازی ئەوەی ئیمپراتۆریەتی ڕۆمانی یەکگرتوو بگەڕێنێتەوە. ئەم پڕۆژە و نەخشەی تا ڕادەیەک سەرکەوتوو بوو توانی بچێتە ناو ئیتاڵیا و باکووری ئەفریقیا و بەشێک لە ئەسپانیا و لە چنگی بەربەرەکان دەربهێنێت. دانانی جۆستنیان لەم لستەیەدا وە نەبێ لەبەر ئەو کار و هێرشە سەربازییانەی بێت تەنها، بەڵکوو وەک یەکەم پێشکارێک لە نووسینەوەی قانوونی ڕۆمانیدا، لە سەرەتاکانی ساڵی پێنج سەد و بیست و هەشت ی زایینیدا واتە ساڵێک پاش دەسەڵاتی فەرمانیدا بە پێکهێنانی لیژنەیەک بۆ دەرهێنان و سەرپەرشتی کردنی ڕەنووسێکی پڕ پڕ لە قانوونەکانی ئیمپراتۆری یەکەم کارنامەی ئەم لیژنەیە لە ساڵی پێنج سەد و بیست و نۆ ی زایینیدا پەخش و بڵاوکرایەوە لە ساڵی پێنج سەد و سی و چوار ی زایینیدا جارێکی تر ڕەچاو کرایەوە و بژار کرایەوە و داڕێژرا و بووە کۆمەڵە قانوونێکی سەرەکی. هەر لە هەمان کاتیشدا هەرچی دەستوور و فەرمان و قانوونەکانی تر بوو کە قانوونە تازەکە نەیدەگرتەوە هەمووی لابرا و چزێنرا لە کاروباری ئیمپراتۆریەتدا. ئیتر ئەم کۆمەڵە قانوونە بووە بەشێک لە قانوونە شارستانییە گشتییەکانی ڕۆمانی. بەشی دووەم لەم کۆمەڵە قانوونە پێی دەوترا باندکت واتە هەڵبژاردەکان کە بریتی بوو لە پوختەی بیروڕا بێژراوەکانی یاساسازان و قانوونی ڕەوینی ڕۆمان بەڵام بەشی سێهەم کە پێی دەوترا ناوەڕۆک کورتەنووسراوێک بوو بۆ خوێندگای خوێندکارانی قانوون ئینجا لە دواییدا ئەم بەندانە هەمووی کۆکرانەوە و لەلایەن جۆستنیانەوە پەسەند کرا و مۆر کرا، بەڵام لە پاش مردنی بڵاوکرایەوە. لەبەر جەنجاڵی بە جەنگ و ئەرکی کاروباری وڵاتەوە نەیتوانی گەڵاڵەیەک دابنێ بۆ قانوونە گشتییەکانی یاساندنی موڵکی، ئەم هەموو کاروبارەیش بە سەرپەرشتی قانوونسازی زرنگ تری بۆنیانی مەزن بەڕێوە دەبرا. جۆستنیان وریایی و چالاکی خۆی تەرخان کردبوو بۆ بەرهەڵستی بەدکاری لە میریدا. هانی بازرگانی و پیشەسازی دەدا، دەستی کردە پرۆژە و بەرنامەیەک بۆ دروستکردنی ساختمانە گشتییەکان، وەک دروستکردنی قەڵا و دێڕ و کەنشتەکان، هەروەها کەنشتەی ئایا سۆفیای بەناوبانگ لە کۆستانتینا، لەم پرۆژە کاری و جەنگانیدا باجێکی زۆری کەوتە سەر ئەمە بووە هۆی هەڵگیرساندنی چەند شۆڕشێکی ناوخۆیی وە کە لەوانە بوو تەختی پێ لێژ بکات بەڵام توانی ئەم شۆڕشانە دابمرکێنێتەوە و خۆی جێگیرتر و پتەوتر بکاتەوە لەبەر ئەوە گەل بەگشتی ئەوەندە لێی بێزار بوو کە مرد لە ساڵی 565 زینیدا